بەناوی خودای بەخشندە و مێهرەبان. الهاکم التکاثر حتی زرتم المقابر. خەڵکینە، هەڵپەکردن و پێشبڕکێتان بۆ زۆرکردنی ماڵ و منداڵ و سامان و کۆشک و تەلار و هەتا دوایی ئێوەی سەرگەرم و سەرگەردان و بێ ئاگا کردووە لە خوداناسی و دینداری. هەتا ئەو کاتەی کە دەمرن و دەبرێنە گۆڕستان دەخرێنە ناو گۆڕێکی تەنگ و تەسک و تاریکەوە واز بهێنن لەمەو دوا دەزانن چ قڕێکتان بۆ خۆتان گرتۆتەوە چ بەڵایەکتان بەسەر خۆتان هێناوە دیسانەوە دەڵێم واز بهێنن واز بهێنن ئەگەر ئێوە دەتان زانی بەزانین و دڵنیایەکی تەواوەوە وا بێ ئاگان نەدەبوون لە خوداناسی سوێن بە خودا بێگومان دۆزەخ دەبینن دۆزەخێکی تۆقێنەر و پڕ لە ئازار و ناسۆرە دووبارە سوێن بە خودا دۆزەخ بە چاوی سەران دەیبینن بە ئاشکرا و دڵنیا دەبن کە چەندە سام ناکە پاشان سوێن بە خودا لەو ڕۆژەدا پرسیارتان لێ دەکرێت دەربارەی هەموو ناز و نیعممەتەکانی دنیا چۆنتان پەیدا کردووە و لە چیدا بەکارتان هێناوە